سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خواتان لێبێت ئامادەبووان وتاری ئەمڕۆ تەواوکەری وتاری پێشووە باسی ماڵ و سامانە لە ئیسلامدا جمعی پێشوو هەندێک خەڵک لەوانەی لێرە بوون یا لە دەرەوە یەک دوو ئیشکالیان بۆ دروست بوو بوو لەسەر وتارەکە کە من باسی ئەوەم کرد نابێ بە قەرز، ئاڵتوون یا وەکو زیو یا عوملە، سکە، دروست نییە. ئەوەی کە من وتوومە ئەوەیە تۆ دۆلار بکڕی بەڵام بە قەرز دروست نییە. تمەن و دینار و ئەوانە بکڕی بە قەرز ئەوە دروست نییە. ئەگینا ئەگەر ئەو کەسەی کەوا پارە ئەگۆڕێتەوە دەفتەرێ پارەت بداتێ بە قەرز دوایی دەفتەرەکەی بۆ بێنیتەوە هیچی نەچێتە سەر ئەوە دروستە. ملیۆنێ تمەن و بێنێ بە قەرز ئیشەکەی خۆتی پێەکەی دوایی ملیۆنە تمەنەکە دەیتۆ بە کابرا یەک قەرانی نەچێتە سەر ئەوە دروستە بەڵام ئەوەی کە من وتم دروست نییە بە کابرای دراو فرۆش بڵێی دۆلار بە چەند ئەویش دەڵێ 121 22 ئاپێنج وەرەقەم بەرێتم سلێمانی وێم و ینی دوایی دینارەکە بوێنم ئەوە دروست نییە ئەوە بۆ دڵنیابوون لەوە ئەوەش کەوتم کەسێ پارەدا بە کەسێ دەفتەرێکێ داتێ دەوەرەقەیە داتێ دوو ملیێنێ داتێ ئەڵێ بڕۆ ئیشی پێوە بکە ئەمیش ئەڵێ کاکە من شتێ دانێم بۆ تۆ مانگانەی تر تۆ هەقو نەبێ ئەمە دروست نییە شتێک بۆ دانێم دروست نییە هەقو نەبێت دروست نییە ئەبێ بڵێ کاسپی پێەکەم هەرچەندێکی قازانج کرد نیوەی بۆ من نیوەی بۆ تۆ چارەکێکی بۆ من دوو چارەکی بۆ تۆ دوو بەشی بۆ تۆ و بەشێکی بۆ من یانی ڕێبکەون لەسەر نیسبەتی قازانجەکە نەک بڵێ ئەوەنە بۆ دانێ مانگانەی تۆ هەقو نەبێ بە هیچۆ ئەوە حەرامە حەزم کرد ئەو دوو ملاحەزەیە لەسەر وتاری پێشوو لە خزمەتانا ڕوون بکەمەوە تێڕوانینی ئیسلام بۆ ماڵ و سامان ئاینی ئیسلام سەیری ماڵ دەکا وەک ڕاگری ژیان وەک بڕبڕەی پشت. ئێمە زۆر جار ئەڵێین ماڵی دنیا هیچ نییە، چڵکی دەسە. ئەم قسە لە لایەکۆ ڕاستە و لە لایەکۆ درۆیە. ئەگەر ماڵی دنیا هیچ نییە و چڵکی دەسە ئەم ڕاوڕاوێنەمان لە چییە؟ ئەی ئەم هەڵپاوڵپەمان لە چییە؟ ئەی مزگەو بە چی دروستە کرێ؟ ئەی حەج بە چی ئەکرێ؟ ئەی زەکات لە چی ئەدرێ؟ ئەی مناڵی بێ باوک بە چی بەخێوە کرێ؟ باشتیان ئەداتێ بەرامبەر بەم دووانە. یانی ئەگەر گیان و بەخشی بە خوا، ماڵەکەت بەخشی بە خوا، خوا مقابل بەوە بەهەشت ئەداتێ. ئەی چۆن ئیتر ماڵ هیچە و چڵکی دەسە و ئەوە نا، نابێ غەڵەت لێی حاڵی بین. ماڵی حەرام بە رێگای حەرام نەک چڵکی دەس، لە بەرازی تۆپیو خراپتر و پیسترە. ئەبێ لێمان تێک نەچێ ئەگینا خوای پەروەردگار لە قورئانا سەیری کەن ولا تؤتوا السفهاء اموالكم التي جعل الله لكم قياما ئەو ماڵەی کە خوا لە دنیا داوێتی بە ئێوە هۆی وەستانتانە هۆی بەردەوامی ژیانتانە، مەیدەن بەدەست ئەو کەسانەی نازان تەسەروفی پێوە بکەن لە خەرجکردن و لە پەیاکردنی. بە عەرەبی پێڵێن سەفیه، سەفیه یەکێکە نەزانێ ماڵداری بکا، قازانج و زەرەری خۆی لە یەک جیا نەکاتەوە، ئەگەر مناڵ بوو نابی بیدەیتێ، ئەگەر خاوەن پێداویستی تایبەت بوو نابێ بیدەیتێ، ئەبێ بۆی هەڵگری وردە وردە بۆی خەرج کەی. خوا فەرمێ قیاما لەکم، ماڵە ڕاگری ئێوە، ئەو مزگەوتە لەسەر ئەو دیوارانە و ئەو شەش پایە وەساوە. ئەم ماڵەیش ئەم ئینسانە ڕائەگرێ، حەیاتی ئینسان ڕائەگرێ، بۆیە خوای گەورە و پەروەردگار ئەفەرمێ، مەیدەنە دەستی کەسێ کە نەزانێ کاری پێوە بکا، باش خەرجی کا، باش پەیای کا. دووهەم، ماڵی داناوە بە یەکێ لەو دوو شتەی لە ژیانی دنیا زینەتی ژیانن، المال والبنون، ماڵ و مناڵ، زینە الحیاة الدنیا، ئەمە کێ ئەڵێ؟ خوا ئەفەرموێ، ماڵ و مناڵ زینەتی ژیانی دنیان، یەعنی ئەگەر کەسێ ماڵی نەبێ پێوەی دیارە خۆ خەڵەتاندنە. وانه لحب الخیر لشدید ئینسان ماڵی بۆ خۆشویستنی ماڵ زۆر زۆر بەهێزە خۆشەویستنەکەی زۆر بە قووەتە ئینسان بەچی لە حیاتە ئەمێنێتەوە بەوەی نەوەی لە دوا بەجێ بمێنێ ناوی کوێر نابێتەوە وردە وردە ئەوە فڵانە کوڕی فڵانە کچی فڵانە کوڕەزای فڵانە ئەوە بەوە یەکێکی تریشیان بەو ماڵ و سامانە لەم ڕۆژانە لە ڤیددیوەکە بینیم لە فەیسبوک کۆشکێکی گەورەی پیشاندا عیمارەیەکی زۆر بەرز ئەڵێ ئەمە وەقفی عوسمانی کوڕی عفانە خوای لێ ڕازی بێ ئەم وەقفە هی گەورەمان عوسمانی کوڕی عەفانە لەو کاتی خۆی خەیری کردووە ئەو خەیرە بەردەوامە ئەو وەقفە بەردەوام چووەتە سەری چووەتە سەری باخە دووکان هەرچی هەیە وای لاتۆ ئیسا یەک عیمارە لە عیمارە بەرزەکانی مەکە و مەدینە وەقف سەیدینا عوسمان بنی عەفان بەردەوامە ڕوا بە دوایە زوین للناس حب الشهوات من النساء والبنین شیرین کراوە جوان کراوە لای خەڵکی حب و ئارەزووی دووشت زوینە للناس حب الشهوات من النساء ئافرەت لای پیاو خۆشەویست کراوە پیاویش لای ئافرەت خۆشەویست کراوە والبنین مناڵ لای هەردووکیان خۆشەویستە دوای ئەمە فەرمێکی والقناطیر المقنطرة من الذهب والفضة ئەندازەی زۆری ئاڵتون و زیو والخيل ماين أسب والخيل المسومة والأنعام مر بزن قا حشتر والحرث باخات وكيلقا أما خوشويستا همو كسي حزك أماني بيه بەڵام لە دوایی ئەڵێ ئەوە مەتاعی دنیایە ئەوە لەزەتی دنیایە واللە عنده حسن المآب خوای گەورە خەیری نەبراوەی لای ئەگاتان لێرە بێ ئەوانە واتان لێ نەکا ئەوێتان لە دەست دەرچێ ماڵ لە حەقیقەتە ماڵ ماڵی خوایە ئەی کیەکە لە دەسی ئێمە ڕاستپاردەیە پێی سپاردوین ئەمانەتە لە دەستمانە خوای گەورە ئەفەرمێ، وآتوهم، بیدەن بە هەژاران، من مال اللە الذی آتاکم، لەو ماڵەی خوا داوێتی پێتان، یەعنی ماڵی خوایە لای تۆیە، بەشی هەژارانی لێ بدە، بەشی موستەحەقی لێ بدە، بەشی خزمەکانتی لێ بدە. وانفقوا مما جعلکم مستخلفین فیه، تۆی کردووە بە وەکو ئەو کەسانەی کە قاسەدارن محاسیبی بانق و دایرەکانن ئەو پارەی یەتە بەردەمی خۆی خۆی نییە معاشەکەی خۆی خۆیەتی لەوە چێ دوسەد هەزاری هەبێ هیوا ئەبێ ملیۆن و نوێکی باتێ تۆیش ئەبێ بزانی ئەو ماڵە ئەمانەتە لە گردنتا بەو کەلیمەی فیتنە کە خراپ لێی حاڵیە بین وەکو کەسی فیتنەی بکا لە بینی دوانە وا لێی حاڵی مەبە خوا فەرمێ ماڵم داویتە تێ مناڵم هاویتە تێ ئیمتیحانە دەکەم کە داومە پێو نەم داوە پێو ئیمتیحانە دەکەم کە نەم داوە پێو هەر دووبارەکە ئیمتیحانە بزانە دەرەچی لە ئیمتیحانەکە ئەبێ هەموو یەکێک لە ئێمە بزانێت لە فلسێکەوە هەتا ملیۆنان دینار و دۆلار بەرپرسیارین بەرامبەری ثم لتسألن يومئذ عن النعيم ڕۆژی قیامەت پرسیارتان لێ ئەکرێ لەو ناز و نیعمەتەی خوا پێی داون قاچی هیچ کەسێک لە ئێوە لە ڕۆژی قیامەتا جوڵە ناکا لە شوێنی خۆی تەکان ناخوا بۆ پێش یا بۆ دوا حتى يسأل عن أربع خصال چوار پرسیارەیە بێ لێو بکرێ دوای وەڵامی ئەوانە ئیتر مەجال هەیە بجوڵێی عن عمره فيما أفناه تەمەنت لە چیا تەواو کرد لە چیا تەمەنت تەواو کرد هەرێکێک لە ئێمە بێ جوابی پێ بێ عمرت لە چیا تەواو کرد بیست و چوار سەعاتی شەو و ڕۆژ خەریکی چیت شەست ساڵ تەمەنتە ئەم شەست ساڵ لەکوێ تەواو کردووە لە چایخانە لە قومارخانە لە نادی لە شوێنی پیس لای زاڵم لەگەڵ چەتا یا لەگەڵ ئینسانی شەریفە لە دوکانێک حەڵاڵت تیا فرۆشتووە کاسپی حەڵاڵت تیا کردووە لە مزگەوت لە خوێندنگا لە خەستەخانە، لە سەنگەری پارێزگاری لە دین و گەل و نیشتمان واجباتیشم نەفەوتاوە ئەو دوو عمرە وەکو یەک وان عن شبابه فيما أبلاه ئەی گەنجیت لە چیا تەواو کرد جوانیت لە چیا گەنجی ئەم زەمانە ئاگاتان لێ بێ وریا بن مەگەر بڵێی لەسەر فەیسبووک تەواوم کرد دەیوە جوابە ئەوە جوابە بۆ لای خوا یعنی ڕوت هەیە بەخوا بڵێ لەسەر فەیسبوک عمرم تەواو کرد شەو هەتا سعات دوی شەو دانیشتم بە دیاریوە بەیانی ئەخەوتم تا نیوەڕۆ ئینجا هەڵەسام قەسرێکە، ڕیزێ دووکانە، هەزاران سەرمەڕە، لیرەیە ئاڵتوونە، سەیارەیەکە دووانە. چۆن پیاو کرد؟ چۆن؟ بە چ ڕێگایە پیاو کرد؟ بە کاسبی حەڵاڵ؟ یا بە دەست نانەدینی میللەت و بە دەخەڵی و گەندەڵی؟ ئێمە یەکسەر یەکسەر مێشکمان ئەڕوا بۆ لای کاربەدەستان، خۆمان لە بیر ئەچێ. من من من ئەوەی هەمە چۆن پەیام کرد؟ بە چی پەیام؟ تۆ ئەوەی هەتە بە چی پەیام؟ خەمی ئەوان و نەبێ، خوا کەسی لە دەست دەرناچێ، بەس خەمی خۆت و بێ. بزانە ئەگەر تۆزێ پارە و هەیە، ئەگەر خانوویەک و هەیە، ئەگەر سەیارەیەک و هەیە، ئەگەر مۆبایلێک و هەیە، ئەگەر باخە بچکۆلەیەک وێ چۆن و پەیا کرد بە چی ئەمە و پەیا کرد کاسپێکە و حەڵاڵە دروستە حەقی خوا و لێداوە حەقی باوک و دایک و لێداوە حەقی برا و خوشکی لێداوە حەقی ژنەکەتی لێداوە بزانە ئەم پرسیارانە جوابی گەرەکە وعن علمه ماذا عمل به بە خوێنەوار و عالم ئەڵێن چۆن عملت کرد بە عیلمەکە و چیت کرد بەرامبەر بەو عیلمەی کە خوا پێی دای هەروەک دەزانین ئیسلام ماڵی داناوە بە یەکێ لە پایەکانی حەیات پایەکانی ئیسلام ئیسلام پێنج پایەیە شایەتومان نوێژ زەکات ڕۆژ و حەج پێنج پایە ئیسلام یەکێکیان زەکات یان یەکێکیان ماڵە حەج و جیهاد بە چی ئەکرێ بە ماڵ ئەکرێ کەواتە ماڵ ئەبێ ئاگای بزانین قەدری بزانین و ئاگامان لێبێ ڕامان نەکێشێ بۆ جەهەنم حەکیمی کوڕی حوزام ئەفەرمێ پێغەمەری خوا فەرمی حەکیم وخیر صدقە عن ظهر غنی باشترین خێر ئەوەیە لە خۆت و پێویستی خۆت و ماڵ و مناڵەکە و زیاو بێ ئینجا بیکەی نەک لەوانی بگریتەوە لە خۆتی بگریتەوە بیکەی بە خێر ومن يستعفف يعفه الله ئەوەی عیفەتی هەبێ بەرامبەر بە ماڵ بەرامبەر بە ژن بەرامبەر بە مەنسەب، بەرامبەر بە ناو، ئەوەی خۆی بپارێزێ و پارێزکار بێ خوا دەیپارێزێ. ومن یستغنی یغنیه اللە، ئەوەی خۆی بێ نیاز بزانێ لە دەستی خەڵکی خوا دەوڵەمەنی ئەکا. بۆ پاراستنی ماڵ ئیسلام چەند یاسایەکی داناوە، یەکەم، هانی داوین کار و کەسابەت بکەین، دوای ئەوە میقداد لە پێغەمبەری خوا بۆ مانەگێڕێتەوە رسول الله فەرمی ما ئەکەل ئەحد طعاما خير من أن يأكل من عمل يده کەس نانێکی نەخواردووە پاکتر و حەڵالتر لەوەی لەبەری ڕەنجی خۆی و عرەقی ناوچوانی بخوا داود پێغەمەر سەلامی خوای لەسەر بێ لەبەری ڕەنجی دەستی خۆی دەیخوارد ئاسنگەر بوو دووهەم، ئیسلام بۆ پاراستنی ماڵ موعامەلاتی حەڵاڵ کردووە، کڕین، فرۆشتن، بازرگانی، ئیجارە، ڕەهن، شەریکایەتی، باخەوانی، زاریعی، ئەمانەی حەڵاڵ کردووە بۆی خەڵک کە کەسابەت بکەن ماڵ پەیا کەن. سێهەم، هانی داوین بە دوای حەڵاڵا بگەڕێین لە حەرام خۆمان پارێزین یا ایها الذین آمنو کلو من طیبات ما رزقناکم ئیمان دارەکان لە پاک و حەڵاڵ بخۆن لەوەی ڕزقم داون وەشکرو لله سوپاسی خوا بکەن ان کنتم ایاه تعبدون ئەگەر بەڕاستی بەندایەتی خوا ئەکەن خوا پێغەمەری خوا فەرمێ خوا ئەمری کردووە بە ئیمانداران ئەو ئەمرەی کردوویەتی بە پێغەمبەران یانی چی؟ خوا بە پێغەمبەران ئەفەرمێ، یا ایها الرسل کلوا من الطیبات، پێغەمبەران شتی پاک و حەڵاڵ بخۆن، لێرەش ئەفەرمێ، یا ایها الذین آمنوا، ئیماندارەکان، کلوا من طیبات ما رزقناکم، لە پاک و حەڵاڵێک کە رزقم داون بخۆن، وەکو یەک. پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی خەڵکینە ان الله طیب خوا پاکە لا يقبل الا طيبا شتی پاک نەبێ وەری ناگرێ لە پیس وەرناگرێ وإن الله أمر المؤمنين دوای ئەوە ئاەتەکەم خوێندەوە ئینجا باسی پیاوێکمان بۆ ئەکا ئەڵێ هیواهەیە لە ماڵ دەرەچێ ئەشعەسە ئەغبەرە، قژی گژ، تەپ و تۆزاوی، ئەڕا، یەموود یەدەه ئیلی السەما، یانی مانگی ڕێگە ئەڕا، دوو مانگ ئەڕا ئەچێ بۆ سین، ئەچێ بۆ ئوسترالیا، ئەچێ بۆ یابان، ئەچێ بۆ دوەلی خەلیج، ئەچێ بۆ ڕووسیا، بەدوای کەسابەتا ئەڕوا وەختێ یەتەوە یەکسەر خەمیەوەیەتی حەمامێ بکا و خۆی بشۆرێ و جلەکانی بگۆڕێ ئینجا یەمود و یەدەهو الە سەما دوعاکا دەست بەرزەکاتۆ یا ڕەبی یا ڕەبی خوایە گیان خوایە گیان ئا هەمومان دەڵێن دوعامان گیرا نابێ ئەمەم ئەم حەدیسەی پێغەمەری خوایە ومطعمه حرام ئەو خواردنەی ئەیخوا حرامە و مشربه حرام ئەو ئاوە و ئەو خواردنەوەی دەیخواتەوە حەرامە، و ملبسه حرام ئەو جلانەی لەبەریایەتی حەرامە بە حەرام کڕیوێتی، و غذی بالحرام بە حەرام پەروەردە کراوە، فانا یستجاب لذلک دەی چۆن خوا وەڵامی ئەوە ئەداتەوە ئەو کەسە؟ ئاینی پیرۆزی ئیسلام بۆ ئەوەی پاراستنی ماڵ خەلەلی بەسەرانەیە ئەم یاسایانەی داناوە، یەک، تحریم اضاعة المال، خوای گەورە ڕێگەی نەداوە با بڵێی ماڵ ماڵی خۆمە چی لێیەکەم لێیەکەم، نابێ ماڵ زایع کەی، نابێ زایعی کەی، وکلو واشربو ولا تسرفو، لەو ماڵەی خوا پێی داون لێی بخۆن، خواردنەوەی حەڵاڵی لێ بخۆن. ووعد البنات کچان زیندە بەچاڵ بکەن ومنعا وهات بڵێی بێنە و بەشی خەڵکی نەدەوی بیگریتەوە وکره لکم قیل وقال خوای گەورە قەدەغەی کردووە لێتان قیل وقال وتیان وتیان کەوە ئیشی ئەم خەڵکەیە ئەم ڕۆژە وکثرة السؤال پرسیاری زۆر کردن وإضاعة المال ماڵ زایە کردن خوای گەورە و پەروەردگار بە جایزی دانەناوە مەنعی کردووە لێتان دووهەم، مەنعی کردووە ماڵ بدرێتە دەست کەسێک نەزانێ بیپارێزێ با ماڵی خۆیشی بێ، ئەبێ یا قازی بۆی هەڵگرێ یا وەلی ئەمرێکی عادل. سێیەم، حەرامی کردووە دزی، دزی حەرامە، دەستی دز ئەبێ ببڕێ لە شەریعەتی خوا مادەم دزی کردووە. چوارەم، حەرامی کردووە چەتەیی و جەردەیی و رێگرتن بە خەڵکی و رووتکردنەوەی کاروان و قافڵە و ئەوانە. پێنجەم، خواردنی ماڵی خەڵک بە باتیل، بە ناحەق، ماڵی هیچ کەسێکت بۆ دروست نییە بیخۆی، ولا تاکلوا اموالکم بینکم بالباطل، نابێ ماڵی هیچ کەسێ بە ناحەق بخۆی، هی وا هەیە ئەڵێ من قازی داوێتی پێم، خۆی ئەزانێ حەرامە بەڵام ئەچێتە لای حاکم محامێکی گرتووە یا دەم و پلێکی لوسی پێوەیە، حاکمەکە قەناعەت ئەکا کە هی ئەوە، بەس لە ناخیا ئەزانێ هی ئەو نییە، ئەوە ئاگرە ئەی خۆی ئەوە پێغەمبەری خوا فەرمێ ئەوە ئاگرە ئەی خۆی ئاگاو لێ بێ شەشەم و ئەخیر حەرامی گێڕاوە ماڵ زایع کردن هەر کەسێ ماڵی کەسێ زایع بکا حەیوانەکەی بێ باخەکەی بێ دووکانەکەی بێ بێ بیبژێرێ خوای گەورە لە گوناهی من و ئێوەش خۆش بێ عاقیبەتمان خێر بکا ئیسڵاحی حاڵمان بکا خوا یارمەتیمان با لە ڕێگەی حەڵاڵەوە ماڵ پیا بکەین لە ڕێگەی حەرامەوە ماڵ پیا نەکەین لە حەرامە سەرفی نەکەین و خوای گەورە یارمەتیمان با خۆمان و ماڵ و مناڵمان خزم و دراوسێمان هەژاران و داماوان ئیسیفادە لە ماڵ بکەین